شەهرەزاد جێڕایەوە کە حاسب ئەم قسەی وەزیری بیست زۆر پەشیمان بوو لە چوونە گەرماوەکەی وەزیران و گەورە پیاوانی دەوڵەت یەکەیەکە و بە کۆمەڵ ئەهاتن و پرسیاری شوێنی شای مارانیان لێکرد بەڵام حاسب هەر نکۆڵی کرد تاکو و گەورە وەزیر ئیدی خۆی پێنەگیرا و جەلادی بردبووی فەرمانی دا ڕووتی بکەنەوە ئەمجا جەلاد بەر بۆ گیانی و بەقامچی زۆری لێدا هێندەی لێدا خەریک بوو بمرێ ئەم جاوەزیر جەلادی لە لێدان خست و بە حاسبی وت ئێمە بەڵگەی ئەومان لایە تۆ شوێنی شای ماران ئەزانی نکۆڵی چیلیەکەی دوای کەمێک ڕووی تێکردەوە باشە تەنیا شوێنی هاتنە دەرەوەی خۆتمان پێ بڵێ لە ژێر زەوی ئێمە کاری خۆمانەکەین و هیچ زیانێکی بۆ تۆ نابێت جێیهێشت ڕۆژی دواتر ناردی حاسبیان بۆ هێنا ڕووی خۆشی دایە ئەم جا فەرمانی دا پاداشتیان کرد حاسب ناچار بە قسەی وەزیری کرد گەورە وەزیر کە ڕازیبوونی حاسبی بینی زوو لی خۆش بوو بۆ ڕۆژی دواتر پێش کاروانەکە ڕۆشتن تاک و گەشتنە چێوەکە ئەمجا پێشیان کەوت بردنیا ئەشکەوتێکەوە خۆشی هەر ئاخی هەڵەکێشا و ئەگریا ڕۆشتن تا گەشتنە ئەو بیرەی کە کاتی خۆی لێ هات بۆ دەرەوە ئەمجا وەزیران بە دەوری بیرەکەدا دانیشتن گەورە وەزیریش کاتێک کە خۆی قەشە بوو لە کڵێسەدا زانستە ڕۆمانیەکان فێر ببوو ساحرێکی بەتوانا بوو بۆیە ئاگرێکی کردەوە هەندێ بە خوردی کردە ئاگرەکەوە کە دوو کەڵەکە بڵند بووە کەوتە خوێندنی عەزیمە کە عازیمەکەی تەواو کرد بە خۆردی تری کردە ئاگرەکەەوە و عزیمەی دووەمی خوێن کە تەواوی کرد عزیمەی سێمیشی خوێن ئەمجا وەزیری سحر بازوتی وەرە وەرەوە ئەی شایماران بیرەکە ئاویتیانەما بۆ دەرگایەک بەرد و خۆڵ بەو ناوەدا بڵاو بۆ کە هەندێک لە دانیشتوانی دەوری بیرەکە بوونە ژێرگوڵ و بەردەوە مردن ئەمجا ئەشدی هەیەک لە دەرگاکە هاتە دەرەوە بە هێندەی فیلێک ئەبوو ئاگر لە چاوانی و دەمیەوە وەکو پشکۆ ئەهاتە دەرەوە لەسەر پشتی مارێک هەبوو کە سەر و کەلەی لە مرۆڤە چوو ئەو مارەی سەرپشتی چاوی جێرا کە حاسبی بینی پێیوت خۆتۆ پەیمانتدا سوێندت خوارد کە هەرگیز نەچیتە گەرماوە ئێستا چیت پێ بڵێم خۆ ئەشزانم قەزا و قەدەری خوا گەڕانەوەی نییە چی لە ناو چاوانمان نووسرابێ هەر ئەوەیە دیارە قەدەری خویە ئەبێت من بکوژرێم و بە من شاکرزدان نەخۆشیەکەی چاک بێتەوە ئەم جا شای ماران دەستی کردە گریان حاسبیش بۆی گریا دواتر گەورە وەزیر ویستی دەستی خۆی بۆ بە شای ماران هاواری کرد دەستت لا بە بەت فەساڵ بە باوەشێک گڕفرێ نەدەمە سەرت و بتکەم بە کۆی زوخاڵ ئەمجا بانگی حاسبی کرد و فەرمانی پێدا بڕۆ ئەو سینەی کە هێناوێنە بۆم بهێنە و دەستم بدەرێ و بمخە سەر ئەو سینە بمخە سەر سەرت و پێشیان بکە و بڕۆ حاسبیش بە قسەی کرد کە چوونە دەرەوە لە ئەشکەوتە بیرەکە وەکو جارانی خۆی لێهاتەوە لە کاتێکدا کە بەڕێو بوون شای ماران بە دزیەوە بە حاسبی وت حاسب هەرچەند پەیمانەکەت شکاند و سوێندەکەت کەوت بەڵام لەبەرەوەی ئەمە لە چارەی من نووسرا بوو حاسب قسەکەی پێبڕیوتی فەرمایشتە چی ئەڵێ دواکەم ئەی شای ماران ئەی ژووتی کە گەشتنەوە ماڵەوە زیر پێ دەڵێ وەرە سەری ببڕە تۆیش بە قسەی مەکە و بڵێ نازانم سەری ببڕم تاکو بەدەستی خۆی سەرمە بڕێ دواتر شاکرزدان ئەنێرێتە شوێنی ئەویش گۆشتەکەم ئەکاتە مەنجەڵێکی مسەوە مەنجەڵەکەش ئەخاتە سەر کوانویەک پێشەوەی بڕات پێت ئەڵێ ئاگری کوانۆکە بکەرەوە با گۆشتەکە کەفاو بکە ئەم جاکەفی گۆشتەکە بگرە و بیکە ئەو لولەیەوە تا سارد ئەبێتەوە دواتر بیخۆرەوە نەخۆشی لەشت ناهێڵێ جاری دوم کە کەفاوی کردەوە خۆم ئەخۆمەوە چونکە منیش نەخۆشیەکم هەیە ئەمجا هەردوو لوو لە شوشەکەت ئەداتێ و خۆی ئەڕوا بۆ لای پاشا کە یەکەم جار گۆشتەکەم کەفی گرت بیکە لوو لە شوشەکەەوە نەکەی بیخۆیتەوە چونکە ئەگەر بیخۆیتەوە سوودێکی نابێت بۆت کە جاری دوم گۆشتەکەم کەفی گرت بیگرە و بیکەلو لە شوشەکەەوە لێ بگەڕێت تاکو سار دەبێتەوە هەڵی بگرە بۆ خۆت دواتر بیخۆرەوە کە لای شاکرزدان گەڕایەوە داوای شوشەکەفاوی دووەمی کرد شوشەکەفی یەکەمی بدەرێ ئەمجا سێری بکە بزانە چی لێ دێ کە خۆشت قاپی پڕبەکەفی دووەمت خوارد مێشکت ئەبێت تا کانگای زانست و زانیاری ئەم جا گۆشتەکەم پارچە پارچە بکە و بیدە بە سوڵتان کرزدان با قوماشەکەی هەر بەسەر دەم و چاویۆ بێ تا نیوەڕۆ چاوەڕێ بکە ئەمجا شربەتی بدەرێ بابی خواتەوە دواتر کە سەرپۆشەکەت لەسەر لادا پشت بەخوا چاکبووتەوە دەموچوی وەکو یەکەم جاری لێ هاتوێتەوە ئەم ئامۆژگاریم لە گوێ بگرە و پەیڕەوی بکە ئەمجا پێکەوە ڕۆشتن تا گەشت نەماڵی وەزیر و بە حاسبی وت لەگەڵم وەرە ژوورەوە کە چوونە ژوورەوە زیران و گەورە پیاوان هەستان و بەرەو ماڵ بوونەوە و دەوروبەر چۆڵ بوو حاسب سینیەکەی لەسەر سەری داگرت بوو ئەو سینی کە شای مارانی لەسەر بوو شەمهوری وەزیر بە حاسبی وت ئەوە چێردی تیژ و شای ماران سەر ببڕە و گۆشتەکەی پارچە پارچە بکە حاسبوتی من نازانم سەری ببڕم خۆت سەری ببڕە ئەویش هەر لەسەر سینیەکە سەری بڕی حاسبیش دەستی کردەگریان شەمهور دەستی کردە پێکەنی وتی خەڵک چۆن بۆ سربڕینی مار ئەگریە هەی کاڵفام مەنجەڵی بۆ ئامادەکرد و خستێ سەرکوان و داری بۆ ئامادەکرد تاکو ئاگر لە ژێر مەنجەڵەکەدا بکاتەوە بۆ ئەو مەنجەڵەی کە گۆشتی شای مارانی تیابوو دوو قاپی شوشەی ئامادە کرد دا دەست حاسب و ئاگری کردەوە لەو کاتەدا خزمەتکارێک هات و بە شەمهوری وەزیری وت کە سوڵتان داوایەکە وەزیریش قاپە شوشەکانی دا حاسب و پێیوت وا ئاگرم خستۆتە ژێر منجەڵەکە کە کوڵا کەفەکە کەفەکەی بگرە و بیکە ئەم قاپانەوە ئەم جا ئاوەکەیە گۆڕێت و ئاوی دیبکە مەنجەڵەکەوە کە جاری دوم کەفی کرد کەفەکە بگرە و بیکە ئەم قاپەی تریانەوە ئەم جاوتی کەف یەکەم جار دوای ساربوونەوەی بیخۆرەوە نەخۆشی لە لەشتدا ناهێڵێ کەفی جاری دومیش بۆ من هەڵبگرە کە هاتمەوە ئەی خۆمەوە چونکە منیش کەمێ نەخۆشیم هەیە شەهرەزاد گێڕایەوە ئەمجا حاسب چاوەڕێ بوو تا گۆشتەکە کەفی کرد کە کەفەکەی لێگرت و کردیە قاپە شوشەکەەوە ئەمجا ئاوەکەی گۆڕی و ئاگری ژێر مەنجەڵەکەی خۆش کرد دیسان کەفی کردەوە ئەو کەفەیشی لێگرت و خستیە قاپی دووەمەوە ئەویانی بەجیا لە شوێنێکدا هەڵگرت کە گۆشتەکە کوڵا مەنجەڵەکەی داگرت و چاوەڕوانی وەزیری کرد کە وەزیر لای سوڵتان گەڕایە و لە حاسبی پرسی هاچیت کرد ئەوژوتی چۆنت ئامۆژگاری کردم بەو شێوەیەم کرد ئەم جاوەزیروتی کوا قاپی شوشەی یەکەم جاری کەفەکە وتی ساردم کردەوە خواردمەوە وتی ئەی بۆ هیچ بەلەشتەوە دیار نییە حاسبی ژوتی چۆن لەشم هیچی لێ نەهاتووە ئەوەتا هەموو لەشم گەرم ڕاهاتووە و خەریکە سوتم کە وەزیری فێڵباز بێدەنگ بوو بە خەیاڵی خۆی حاسب تووشی بووە بەو کەفەوە ئەمجا داوای کەفی جاری دووەمی کردوتی بەڵکو بیخۆمەوە منیش وەکو تۆ چاک ببمەوە ئەم جا کەفی قاپە شوشەکەی هەڵقڕان کە پێیوا بوو ئەو کەفە کەفی کوڵاندنی جاری دووەمی گۆشتی شای ماران بوو ئەو وەزیرە هێشتا هەموو کەفەکەی نەخواردبووەوە کە قاپەکەی لە دەست کەوتە خوارەوە و خۆشی کەوت و دەم و دەزمرد ڕەحمد لەو کەسەی وتوێتی ئەوەی کە چاڵی بۆ خەڵکی هەڵکەن خۆی تێکەوێ مەگەر بە دەگمەن کە حاسب ئەوەی بینی زۆر ترسا وای لێ هات ترسی خواردنەوەی کەفی کوڵی دووەمی بوو دواتر بیری کەوتەوە کە شای ماران چۆنی ئامۆژگاری کرد قاپی دووەمی هێنا کە بۆ خۆی دانابوو کە فاوەکەی خواردەوە دواتر سەرنجی لە خۆیدا زۆر شادمانە مێشکی کراوەیە و پڕ لە زانست و زانیاری ئەمجا هەندێک لە گۆشتە کوڵاوەکەی خستە سەر سینیە مسەکە و بردی بۆ سوڵتان لە ڕێگا سەری بڵند کردەوە سەیری ئاسمانی کرد هێندە چاوی کراوە بوو ئەستێرەکانی بینی دووریەکانی ئەزانی ببووە شارەزای ئاسمان و مانگ و خۆر کە سەیری زەوی کرد چمی تاڵێک لەژێر زەویدا هەبواە ئەو ئەیبینی ئەمجا هەر ڕۆژ تا گەشتە دیوەخانی شاکرزدان مەنجەڵە گۆشتە کوڵاوەکەی دانا کڕنوشی بۆ شاکرزدان برد ئەمجا پێیوت قوربان شەمهوری گەورەوە زیر تۆ خۆش شایش کامێ بیستون بوو وتی ئێستا لەلام بوو چووە دەرەوە تا گۆشتە کوڵاوەکەم بۆ بێنێ چۆن مرد ئەم جا دەستی کردە گریان ئیدی بۆی جێڕایەوە کە چۆن کەفی گۆشتەکەی خوارد و دواتر سکی ئاوسا و مرد شایش بەدەم هەنسک هەڵدانەوتی ئێستا دوای ئەو من چی بکەم حاسب هەڵیدا بێخەم بە قوربان بەو گۆشتە کوڵاوە سێ ڕۆژ لە سەریەک برینەکانت دەهنوم بە جۆرێک کە ناهێڵم جێگەی برینەکان دیار بێت شاکرزدان وتی منیش هەموو ئاواتم ئەوەیە لەم نەخۆشی پێستە ڕزگارم بێ ئەم جا حاسب گۆشتە کوڵاوەکەی بردە بەردەم شاو هەندێکی دای بخوا هەندێکیشی خستە سەر برینەکانی دەم و چاوی دواتر سەرپۆشەکەی دایەوە بەسەریدا وتی ئیدی لێی بنوە ئەویش لێ نوست تاکو ئێوارە دواتر بە ئاگای هێنایەوە هەندێک شەرابی دایە و ئەویش نووسەوە ڕۆژی دواتر لە خەو هەستا ڕۆژی دووەم و سێمیشی هەر بەو شێوەیە بوو دواتر سەیری دەموچاوی کرد ڕوانی دەموچاوی پێستی هەڵداوە ئارەقێکی زۆری کردوێتەوە ئێوارەی ڕۆژی سێم بە تەواوی لەشی وەکو جاران چاک بووەوە ڕۆژی دواتر چووە سەر تەختی پاشایەتی وەزیران و گەورە بەرپرسان هاتنە سەردانی و بەخێراتنەوەی پاشایش حاسبی لای خۆیەودانە دواتر پێکەوە نانیان خوارد پاشا فەرمانی دەرکرد ئاهەنگ بجێڕن و بیکەن بە شای و لۆغان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی کە وەزیران و پیاوانی دەوڵەت و سەرکردەکانی سوپا هاتن بۆ دەربڕینی پێخۆشببوونیان بە چاکبوونەوەی لەو نەخۆشیە پاشایش ڕووی تێکردنوتی بەڕێزان ئەوا ئەم حاسب عەبدولکەریمم خستە شوێنی شەمهوری خوالێ خۆش بوو کردمە گەورە وەزیر ئەم جا هەمویان بەڕوودا چوون و ئەم لاو ئەو لای حاسبیان ماچ کرد و پیرۆزباییان پێوت پاشایش خەڵاتێکی گەورەی وەزیرانی کرد سینیەکی زێڕیان بۆ هێنا کە بڕێک زێڕ و مرواری لەسەر بوو بچووکترین پارچیان نرخەکەی پێنج هەزار دینار بوو، سێ سەد کەنیزەک و چوار سەد کۆیلەشی بە خەڵات پێدا کە هێندەی کیژە حەبەشیان شۆخ و شەنگ بوون. دواتر فەرمانی دا پێنج سەد باری هێزتر شتومەک درا بە حاسب، وەزیران و گەورە پیاوان گەورە وەزیریان بەرەو کۆشکی ئامادەکراویان کردەوە. ئیتر لەوێ مایەوە و خەڵکەکەش چوونە پیرۆزبایی. هاواری داربڕەکانی هاتنە سەردانی ئەمجا کەس و کارەکەی خۆی بەخێریان هێنا بەرەو کۆشکی شەمهور چوو دەرگای مۆرکرد دوای ئەوەی شتومەکەکانی بردەوە بۆ کۆشکی خۆی کاتی خۆی حاسب بێ ئاگا بوو لە زانستەکان ئێستا بەهۆی شارەزایی لە هەموو زانستەکاندا ناسراوی ناو کۆمەلگا بوو بە تایبەتی دوای ئەوەی نەخۆشیەکەی پاشای تیمارکرد و چاک بووە ئیدی چیمیازان و ئەستێرە ناس و ڕۆحانی بوو ڕۆژێکیان لە دایکی پرسی دایە جان دانیالی باوکم زانا بوو ئاخۆ کە مرد دوای خۆی هیچی لەو زانستەی خۆی بۆ جێ نەهێشتوم دایکی ئێستا و چۆ ژوورەکەی دی و سندوقێکی بۆ هێنا ئەم جاوتی کوڕەکەم کاتی خۆی کەسکم بە تۆ پڕ بوو پێیوتم ڕەنگە کوڕت ببێ کە گەورە بوو داوای شتەکانی باوکی لێکردیت ئەم سندوقەی بدەرێ پێی بڵێ هەر ئەمەی هەبوو کە پێنجپەڕەکەی خوێندەوە هێندەی دی فێری زانستەکان بوو ئیدی بە درێژی تەمەنی بە بەختیاری و شادمانی ژیانی بردەسەر دواتر خوا بردیەوە بۆ خۆی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێنج سەد و سی و هەشت. چیرۆکی سندباد شەهرەزاد و تێجێڕنەوە لە سەردەمی خەلیفە هارونە ڕەشیددا کابراایەکی حەماڵ هەبوو ناوی سندوبات بوو ڕۆژێکیان کۆڵێکی قورسی خست بە سەرشانی گەشتە بەر دەواازەی کۆشکێت سەکۆیەک لە بەردەمیدا بوو لە دەواازەکەیشەوە بۆنێکی خۆشە هاات ئەویش بارەکەی داگرت و لەسەر سەکۆکە لی دانیشت تاکو کەمێک بحەوێتەوە کە گوێی هەڵخست دەنگی ئاواز و گۆرانی دێ بلبل و کەناری و باڵندەی خۆشخوان ئەیان خوێن پێچ و زیکری خواب بکەن بۆیە سند و بادیش بەدەم گۆرانی وتنەوە خۆی بە ژوورەکەدا کرد گەشتە داڵانێک و لەوێ بۆ ڕزوباخێکی خۆش پڕ بوو لە خزمەتکار و کۆیدا کە مەگەر هەر لە ماڵە سوڵتانەکاندا هەبێت کە سەری بەرز کردەوە لە دڵی خۆی داوتی پەنا بە تۆ پەروەردگار ئەی ڕۆزی دەری بێ هەژمار خوایە پەنا بە تۆگرم ئەی بوردەی گوناهان پەنا بە تۆگرم لە خەوشەکانمدا چەند بە توانا و لێهاتووی بە تەکبیری بۆ کۆیلەکانی خۆت کە هەندێکیان تێر و تەسەلن هەندێکیشان وەکو من برسین هەیانە لە سایی سێبەردا نووسون هەشیانە وێڵن هەژارن ماندوون زۆرم پێ سەیرە کە بەم شێوەیە کە هێندە غەم و پەژارەم زۆر بوون خەڵکان دڵخۆشن بە بێ ماندووی منیش بەم شێوەم لێ ئەکا گردوون دنیا لە کەیف و شادمانیدا منیش لە خەمدا بووم سەرنگون منیش وەک ئێوە ئێوەش وەکو من من لە یەک نوتفە هاتوینەتە بوون کەچی نێوانمان کە هێندە دوورە وەکو شەراب و بیبەرێکی تون کە سندوباد لە شعرەکەی بۆ گەڕاوە و بارەکەی بە کۆڵیدادایەوە تاکو بڕوە مناڵێکی دوور بە دوور بینی کە تاکو بڵێی ناسک و جوان بوو هات و دەستی گرت و پێیوت وەرە ئاغام بانگە دەکات هەرچەند ویستی خۆی بدزێتەوە بەڵام بێسوود بوو دیسان بارەکەی داگرتەوە لەگەڵ مناڵەکەدا ڕۆیشت کە سەیری کرد ماڵێکی زۆر جوان و ڕازاوە بوو لەو لایشەوە کۆمەڵێک پیاوما قوڵ دانیشت بوون لە ناوەڕاستیشدا چەندین جۆر نقل و میوە و شەرابی ترێدانرا بوو کۆمەڵێک کەنیزەک ساز و جونبوش و عود بەدەست بوون لە سەرووی کوڕەکەوە پیاوێکی پیری خاوەن کەسێتی دانیشت بوو کە کەمێ لە لاجانگەکانی سپی ببوو سندوبات دڵی پێیکرای وتی ئێرە بە هەشتیان کۆشکی سوڵتانە ئەم جا کڕنوشی بۆ بردو سلاوی لێکردن خاوەن ماڵ فەرمووی لێکرد تاکو دابنیشێ ئەویش لەنزی خۆێ داینا و هەندێ خواردنی خۆشیان بۆ دانا ئەمجا ئەویش ناوی خی هێنا و دەستی پێکرد تاکو تێر بوو وتی سوپاس بۆخوا ئەمجا دەستیشت و سوپاسی خانە خوێ کرد خاون ماڵوتی بەخێر هاتیت و خوا ڕۆژت پیرۆز بکە ئەم جاوتی ئەی حەماڵ ئەوە بزانە ناوەکەت وەکو ناوی من وایە منیش ناوم سندوبادی بەحریە ئەوی ڕاستی بێ حەزەکەم ئەو شعرەی لە ناو دەرگاکەدا خوێنتەوە بۆم بڵێیتەوە حەماڵەکە شەرم گرتی وتی بۆ خاتری خوا لێم بگەڕێ نەبوونی و مادووبوون مرۆ فێری کەم ڕەوشتیەکە ئەیژوتی شەرم مەکە تۆک و برای منت لێ هاتووە هەر بەڕاستی حەزم لەو شعرە بوو ئەمجا حەماڵەکە شعرەکەی بۆ دووبارە کردەوە ئەویش زۆری پێ دڵخۆش بوو بۆیە وتی ئەی کاکی حەماڵ ئێستا چیرۆکی خۆمت بۆ جێرمەوە بەسەرهاتی پێش ئەوەی ئەم شوێنم بۆ ببێت و ئاوا بەختیار ببم خۆ منیش بێ ماندووبوون و تاڵاو چێشتن نەگەشتومە ئەم پلەیە حەو جار سەفرم کردووە هەر جارەی چیرۆکێکی سەیرم دیوە ئیدی قەزا و قەدەری خواوا بوو بەسەرهاتەکان عقل نەیبڕیون کەسیش ناتوانێ